و بڕیارمان دا کە محەممەدی کوڕی عەبدوڵڵا صلی الله علیه وسلم پێغەمبەری خوایە دەبێ ئێمە چاوەڕێی فەرمان بین لە خواوە لە ڕێگای پێغەمبەرەوە فەرمانمان پێ بکا ئەوە بکەن و ئەوە مەکەن یەکەم ئەرکێک لە دوای شایەتومان ڕوودەکاتە هەموو مرۆڤێکی باڵغی عاقڵی پاک ئەوەیە دەبێ لە شەو ڕۆژێکا پێنج فەرز نوێژ بکات پەیمانی بەندایەتی لەگەڵ خوای خۆی تازە بکاتەوە بەیانی نیوەڕۆ عەسر مەغریب عیشا بەو شێواز و ئادابە جوانەوە مامۆستا و پێشەوای مرۆڤایەتی و خاتەمی پێغەمبەران محمد المصطفی صلی الله علیه وسلم بۆی دیاری کردوین لە ماڵەوە لە دەرەوە لە شاییدا لە شیوەندا لە شاخ بی لە شار بی شوان بیت شا بیت لەش ساغ بیت نەخۆش بیت نەخوێندەوار بیت پرۆفیسۆر بیت لە جەنگدا بیت لە ئاشتیدا بیت ئاو هەبێت ئاو نەبێت بە پێوە ئەگەر نەتوانی بە دانیشتن ئەگەر نەتوانی بە ڕاکشان نوێژ ئەبێ بکرێ نەکردنی نیە نوێژی فەرز مسوڵمان ئەبێ بیکا ئەوانەی کە ژماردم هەر کامێکیان ببی لە هەر بارودۆخێکا ببی مسوڵمان ئەبێ نوێژی پێنج فەرزەی نەفەوتێ وە نابێ بڵێ بۆم ناکرێ وە نابێ بڵێ نەخۆشم وە نابێ بڵێ فەقیرم وە نابێ بڵێ ئەسیرم ئەبێ نوێژی خۆمان بکەین ئەگەر توانیمان قنج و قیت بە پێوە بە دەست نوێژەوە لە جەماعەت لە مزگەوت ئەگەر نەمان توانی لە ماڵەوە، لە خەستەخانە، لە بەندیخانە، لە ناو باخ، لە لای مەڕ و بزن و ئەگەر نەمانتوانی بە پێوەبۆسین بە دانیشتان ڕوو بە قیبلە و بە ڕاکشان و هەر چۆنێک بێت ئەبێ نوێژ بکرێ. نوێژ بەر لەوەی ئەمری خوا بێت، بەندایەتی ئێمە بێ بۆ خوا یەکەم فەرزی دین بێ چەند تایبەتمەندیەکی هەیە نوێژ یەکەم نوێژ پاک و خاوێنیە مرۆڤی نوێژگەر پاک و خاوێنە ڕۆژی پێنج جار تارەت دەگرێ دەستنوێژ دەگرێ، دەست و دەم و چاوی و باڵەکانی و گوێچکەکانی و سەری و پێیەکانی دەشۆرێ. هەفتەی بەلای کەمەوە هەموو جومعەیەک غوسڵێک دەکا، پێی دەڵێن غوسڵی سوننەتی جومعە. مرۆڤی موسڵمان ئەبێ پاک و خاوێن بێ، ئەبێ وەک نیشانە دیار بێ. دووهەم، نوێژ وەرزشێکی بەردەوامە، وەرزشێکی بەردەوامە، ڕۆژ و شەوی بۆ نییە، ڕۆژی پێنج جار ئەبێ ئەم وەرزشە بکەین، وەستان، نوشتانەوە، چون بە سوجدە و کوڕنووشە، دانیشتن، هەمیسان هەڵسانەوە، دەستبەرزکردنەوە، دەستگرتن، دەستبەردان، وەرزشێکی بەردەوام بێ وێنەیە. نوێژ تێکەڵی کۆمەڵایەتی تەندروستە. ڕۆژی پێنج جار لە مزگەوتی گەڕەک تۆ دەڕۆی بە ئەهلی گەڕەکەکە دەگەیت. لە مامۆستاوە، لە مناڵەوە، لە گەنجەوە، لە پیرەوە چاوت پێیانەکەوێ، نەخۆش و نادیاریان هەواڵ دەپرسی. کەواتە مرۆڤی نوێژگەر مرۆڤێکی کۆمەڵایەتییە. زۆر کەسم بینیوە، نوێژی نەکردووە وەک کێوی وا بووە وردە وردە کە دەستی گیراوە کە قسەی بۆ کراوە وتوێتی مامەسا نوێژ نازانم تومە تۆ وەرە بۆ مزگەوت لەسەر من هیچ حرفێ مەخوێنە دەست نوێژیش نازانم وتم قەیناکە فێرت دەکەم دەستنوێژێکم بۆ گرتووە هاتۆتە مزگەو دوای وتی ئەی چی بکەم وتم لە پاڵ ئەو پیاوانە بوەسە کە نوێژیان دابەست تۆیش ئاوا بکە اللە اکبر ئیتر ئەوان الحمد زان تۆ نایزانی تۆ بێدەنگ بە ئەڕۆی بە ڕکوعا تۆ بێدەنگ بە هەڵەسیتەوە بێدەنگ بە مانگێک ئاوا نوێژی کردووە دوایی لە گوێگرتن لە مامۆسا فێری الحمد بوو دوای فێری قل وەڵا بوو دوای فێری ویردی ڕکوع و سجود بوو دوای فێری تەحیات بوو دوای فێری ئایەت الکرسی بوو ئینجا نەیەزانی تێکەڵی کەسکە بەڵام وردە وردە کۆمەڵایەتیە بێ خەڵک پێڵێن بەخێر بێ چۆنی سلام و علیک علیکە سلام لەبەرەوە نوێش بار و بەشێکی کۆمەڵایەتی تەندروستە، مرۆڤ کۆمەڵایەتی دەکا، لە دەشتەکێتی و لە کێوێتی ئەیکا بە شاری، ئەیکا بە شارسانی متەمەدینی ئەکا. نوێژ پشوویەکە بەینە بەینە لەو ژاوەژاو و ڕاوەڕاوەی بازاڕ و لەو قاڵ و مەقاڵە ڕزگارمان ئەکا. نوێژ میعراجی موسڵمانە ڕۆژی پێنج جار بەرز دەبێتەوە بۆ لای خوای پەروەردگاری خۆی و گفتوگۆ لەگەڵ خوای خۆی دەکا بەڕێزان هەوڵ بدەین محاولە بکەین گرنگی بە نوێژەکانمان بدەین پێغەمبەر گیان ئەفەرموێ ئیسلام پێنج پایەی هەیە یەکەم شایەت و مان دووهەم نوێژ ئەمە گرنگی و گەورەی نوێژ دەرئەخا دووهەم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة فان صلحت صلح سائر عمله وان فسدت فسد سائر عمله یەکەم شت لە ڕۆژی قیامەتا مرۆڤی لەسەر محاسبە ئەکرێ نوێژە ئەگەر نوێژەکەی دەرچوو لە فەحسا کردەوەکانی تریشی دەرەچن ئەگەر نوێژەکەی گەنی و گەندەڵ بوو کردەوەکانی تریشی بەو جۆرە ئەبن نوێژ جیاوازی نێوانی کافر و مسلمانە مسلمان و کافر بەچی جیاکرێنەوە بە نوێژ قورآنە فەرمێ دوای کەسمان لێ نەبێ بە کوێخا کەس نەبێ بە کوێخاو محامی نوێژنەکەر من ناڵێم ئەوەی نوێژ ناکا لەم بازاڕە هەمووی کافرە و بۆ جەهەنم بەس من ئاەتی قورآن و حەدیسی پێغەمبەر نقڵەکەم ئەمە قورآنە گوێ بگرن فەئین تابو ئەگەر تەوبەیان کرد و ئەقام و سەلاتە نوێژیان کرد و ئاتە و زەکاتە زەکاتیاندا فەئیخوانکم فی الدین ئەبنە برای دینیتان ئەی ئەگەر تەوبەیان نەکرد ئەگەر نوێژیان نەکرد ئەگەر زەکاتیان نەدا کەواتە ئەوانە برای ئێوە نین ئەوانە بێدینن ئەمە ئیتر مینجە مینج و ئەوانە هەڵناگرێت چۆن مامۆسا یعنی هەر کەسێ نوێژ نەکایتر دینی نییە کافرە بێ ئەوە فتوا نییە ئەوە ئاەتی قورآانە و نقلیەکەم دوو جابرە فەرمێ پێغەمەری خوا فەرمووی بین الرجل وبین الشرك والكفر ترك الصلاة من چی جیامەکاتۆ لە شەریک بۆ خوا قەراردان و لە کافری نوێژ ئەگەر نوێژم کرد من مشریک نیم و ئەگەر نوێژم کرد من کافر نیم ئەوەش حەدیسی صحیحی پێغەمەری خوایە نوێژ دیوارێکە لە بینی ئینسان و لە بینی کاری خراپ و قسەی خراپە ان الصلاة تنهی عن الفحشاء والمنکر نوێژ مرۆڤی نوێژگەر دەگێڕێتەوە لە فەحشا ئەوەی بەدەم ئەکرێ ئەوەی بە عەورەت و شەرمگا ئەکرێ کاری نەشیا و ناشایستە کاری قەڵب کاری پیس قسەی پیس مسلمانە بێ خۆی لێ بگێڕێتەوە ئەی خۆ مامۆسا ئێمە نوێژیش ئەکەین و قسەی خراپیش ئەکەین کاری خراپیش ئەکەین دەوا نوێژەکەمان نوێژ نییە ئەوە نوێژەکەمان نوێژ نییە لەوانەیە سەرمەقولات بێ وەرزش بێ بەس نەبووە بە نوێژ ئەگینا نوێژگەر ئەبێ دەمی پاک بێ داوێنی پاک بێ دەستی پاک بێ کۆتا وەسیەتی پێغەمبەر کە پێغەمبەر خەریکە گیانی دەرەچێ لە غەرغەرایە ئەخیر قسەی ئەزان چی بووە ئەسەلات ئەسەلات وەما مەلەکەت ئەیمانوکم نوێژەکانتان نوێژەکانتان ئاگاتان لە نوێژەکانتان ئەوە ئەخیر قسەی پێغەمبەری خوا بووە دوایەوە قسەیەکی تری نەکردووە یانی گرنگە لە گیان دەرچوو نا بڵێ نوێژەکانتان نوێژەکانتان ئاگاتان لە نوێژەکانتان بێ گەورەی نوێژ لە چیایە إنها كفارة للخطايا والذنوب نوێش کەفارەتی گوناحە ئەبو هورەیرە خوای لێ ڕازی بێ فەرمی پێغەمبەر گیان فەرمووی ئایا ئەگەر ڕووبارێ بە بەرماڵی یەکێک لە ئێوە تێپەڕ ببێ جۆگەیەک ئاو ڕۆژی پێنج جار خۆی لێ بشوا هیچ چڵکی پێوە ئەمێنێ وتیان قوربان نەخێر فەرمی فذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا ئەو پێنج فەرزە نوێژەش وەک ئەو ڕووبارە وایە تۆ بە ئاوەکە چڵکت پێوە نامێنێ بە نوێژەکان گوناحت پێوە نامێنێ یەکێتر لە گەورەی نوێژ نوێژ نورە بۆ عەبد ئەبی مالکی ئەشعری خوای لێ ڕازی بێ فەرمێ پێغەمەر فەرمووی الطهور شطر الإيمان پاک و خاوێنی و دەستنوێژ و تارەت لایەکی ئیمانە والحمد لله تملأ الميزان الحمد لله ذكر كردن ترازو بركات ترازو حسنات وسبحان الله والحمد لله تملأان سبحان الله والحمد لله كيف جرت ترازو كت بركة مرۆڤی موسڵمان بە نوێژ و بە زەکات بە ڕۆژوو ئەگاتە پلەی بەرزی ڕاستگۆیان و شەهیدان ئەبو هورەیرە خوای لێ ڕازی بێ ئەفەرمێ لە مسندی ئیمامی ئەحمەدا نەقڵی کردووە دوو پیاو لە بەنی قوڵاعە موسڵمان بوون یەکێکیان شەهید بوو یەکێکیان ساڵێ دوای براکەی ما تەلحەی کوڕی عەبدوڵڵا ئەڵێ عوبەیدوڵڵا ئەڵێ بینیم لە بەهەشتا ئەوەیان کەوا درەنگتر مرد چووە بەهەشت پێشی براکەی سەرم سڕما وتمەوە ئەو شەهید بوو تۆ چۆن بەر لەو چویتە بەهەشت بەیانی کە خەبەرم بوویەوە ئەم هەواڵەم بۆ پێغەمەری خوا گێڕایەوە پێغەمەری خوا فەرمی هەقی خۆیەتی ئایا ئەم کەسەیان کە ماوە یەک ساڵ دوای ئەوە الیس قد صام بعده رمضان رەمەزانی گرتووە رەمەزان یەک مانگ رەمەزانی گرتووە ئەوە یەک وصلى ستة آلاف ركعة شش هزار رکات نوێژی کردووە بۆ خوا لە ماوەی ساڵێکە ئەو کەذا وەکەذا ڕەکع سەلات سنە یا ئەوەنە ئەوەنە نوێژی سنەتی کردووە نوێژ لەکاتی خۆیا خۆشەویسترین کردەوەیە لەلای خوا، پرسیاریان کرد لە پێغەمبەری خوا، عبداللە کوڕی مسعود دەڵێ وتم ئەی پێغەمبەری خوا ای العمل احب الی اللە لای خوا چ کردەوەیە زۆر خۆشەویستە، قال الصلاة علی وقتها فەرمووی نوێژ لەکاتی خۆیا بیکەی ئەی ئەگەر دوای بخەی ئەی ئەگەر مەعزەرەتم مرداری بکەیتەوە نا ئەوە نا ئەوە نوێژە بەڵام وەکو ئەمە نییە لە کاتی خۆیان بیکەیت دەربارەی هەڕەشەکردن لەوانەی نوێژیان ئەفەوتێ لە حەدیسێکا هاتووە پێغەمەری خوا فەرمێ گێڕایە بۆ سەحابەکان ئەم شەو دوو پیاو هاتن لە ساحەی جەنگ و جیهادا ئەبێ نوێژ بە جەماعەت بکرێ ئەبێ ڕیزێ ببن بە حەرەس ڕکاتێک ڕیزێکیش ڕکاتێ لەگەڵ پێغەمبەر بکەن دوایی ئەمان بڕۆن ئەوان بێن بەم جۆرە لە ساحەی جەنگا لە شەڕە شمشێرە نوێژە بێ بە جەماعەت بکرێ ئەی ئێمە قاچ ئەکەینە سۆبا و ڕوو ئەکەینە تەلەفزیۆن و دەست ئەکەین بە درۆ و دەلەسە گێڕانەوە و نوێژەکەیشمان ئەڕوا ئەوە هەڵەیە ئەوە خەتەرە پێغەمبەر گیان فەرمووی قورسترین نوێژ لە لای منافقەکان نوێژی عیشا و بەیانیە ئەثقل الصلواتی أثقل صلاة على المنافقين صلاة العشاء وصلاة الفجر ولو یعلمون ما فیهما لاتوهما ولو حبوا ئەگەر بیانزانیایە چەند خێریان تیایە بەس نەخشێ هاتن بۆ نوێژی عیشا و بەیانی ولقد هممت پێغەمەری خوا فەرمی هاتوومەتە سەرەوە بڕیار بەم بصلاة فتقام نوێش قامت بکرێ وێکێ بکەم بە ئیمام ثم امر رجلا فيصلي بالناس پیاە بخەمە شوێنەکەی خۆم بڵێم بەرنوێژیان بۆ بکە یەکێک لەو حەوت تاقمەی لە ڕۆژی قیامەتا لە ژێر سێبەری عەرشان ورجل قلبه معلق بالمساجد پیاوێکە دڵی لە مزگەوت هەڵواسرا بێ دڵی لە مزگەوت بێ کە ئەڕاتە دەر بۆ بازار ئەڵێ کەی بانگ با بڕۆم نوێژەکەم بکەم کە ئەچێ بۆ مەکتەب کەی دەرس تەواو بێ و نوێژەکەم بکەم؟ کە ئەچێ بۆ ناو باخ لە بیری مزگەوتایە لە بیری نوێژ و جەماعەتایە خوای گەورە خەڵاتی کردووە بەوەی لە ڕۆژی قیامەتا لە ژێر سێبەری عەرشی خۆیا دەیوەستێنێ و خەڵاتی ئەکا ئەمە پوختەیەک دەربارەی نوێژ چەند ئامۆژگاریەکی کورتان عەرز دەکەم لە کۆتایی وتارەکە بەو ئومێدەی کەوا جێبەجێیان بکەین یەکەم، پارێزگاری نوێژەکانتان بکەن خوا دەتان پارێزێ خوا وەعدی ئاوە ئەوەی نوێژ پارێزێ بیپارێزێ دوو، فەرمان بکەن بە ژن و مناڵەکانتان بۆ کردنی نوێژەکان و ئارامیش بگرن لەسەری شەقیان تێ هەڵمەدە جنێویان پێ مەدە بەس بانیان کە بڵێ ژنەکە گیان کوڕە گیان کچە گیان هەستە نوێژەکانتان بکەن دەی باوکەکە مەست نوێژەکانتان بکەن دەی بە قوربانتان مەسەر ئەگەر هەڵنەسان ئیتر تووڕە مەبە لست علیهم بمسیطر ئەمریان پێ بکە وازیان لێ بێنە لە ڕۆژی قیامەتا ئەڵێ خوایە بانگم کردن خوایە بە قوربانیان بووم خوایە بە ساقیان بووم بە سەڵنەسانی تر تۆ ئەرکت تەواو بوو هەتا بۆتان نەکرێ لە کاتی خۆیان بیان کەن و لە جەماعەتیش لە مزگەوت چەندتان بۆ کرا بە جلوبەرگی پاکەوە بە بۆنی خۆشەوە نوێژەکانتان بکەن چونکە لە حزوری خوا ئاوەستن خۆتان لە بۆنی پیس بپارێزن کاتێک لە حزوری خوا ئاوەستن و نوێژ دەکەن و دوعا ئەکەن سیر، پیاز، جگەرە، توور خۆتانی لێ پارێزن ڕەحمەتان لێ بێ دەست نوێژتان با تێر و تەواو بێ بەڵام خۆتان پارێزن لە وەزواسی و عەمەلی بوون تارەت و دەست نوێژ و غوسڵتان با ڕێک و پێک بێ بەڵام ئەوەش ئەوە نییە بڕۆی تەنکەری ئاو خاڵی کەی بڵێ وەڵا گومانم هەیە گومان یانی چی پێغەمەری خوا ئەها ئەو دەبە ئاوەی ئەی خۆیتەوە بە دوو سەد و پەنجا کڕی بەوە دەستنوێژی گرتۆ پێغەمەری خوا بەو دەبە ئاوە پێڵێن لیترێک بەوە دەستنوێژی گرتۆ پێغەمەری خوا بەو دوو لیتریش کەوا ساردیە دەبە گەورەکان بەوە غسڵی کردوە پێغەمەری خوا ئێمە ئەبێ چاو لەو بکەین ئاگامان لێ بێ هەموو جومعەیەک خۆتان بشۆرن بە نیازی خۆشۆردنی جومعە و سونەتی پێغەمبەری خوا خوایە لێمان خۆش ببە خوایە عاقبەتمان خێر بکە خوایە ئیسلاحی حاڵمان بکە خوایە نوێژەکانمان لێوەر بگرە خوایە مزگەوتەکانمان ئاوەدان بکەرەوە خوایە ئەوانەی نوێژ ناکەن هیدایەتیان بە خوایە گەرمیان کە بیان هێنە ماڵەکانی خۆت خوایە لە مردوەکانمان خۆشبە خوایە نەخۆشەکانمان شیفا بدە خوایە هەموو ئەو نەخۆشانەی داوای دوعای خێریان لێ کردووم شیفایان بدەی ئەوانەش نیان کردو خوایە شیفایان بدەی خوایە بە ناوی پیرۆز داوات لێ یەکەم ئەم میلەتە ڕزگارکە لەم نەهامەتی و ناڕەحەتەی تایە ئەژی لەم قەیرانە لەم گیرفان خاڵیەتی یا رب العالمین خوای هیدایەتی ئەم کار بەدەست حکومەتانە بدە چاک ببن پیاو ببن مەرد ببن دنیا و قیامەتی خۆیان مسۆگەر بکەن خوایە بە ناوی پیرۆز داوات لێ یەکەین چاکیان کەی ئەگەر چاک نابن خوایە پاکیان کەی و لە ناویان بی خوایە ڕەحمان پێ بکەی خوایە لە شەڕ و ئاژاو پشێوی هەموو لایەکمان پارێزی خوایە بە ناوی پیرۆز داوات لێ یەکەم بەر شەفاعەتی پێغەمبەرمان بخەی